هەزار و پێنج سەد و شەست و نۆ ی زایینی هەتا هەزار و شەش سەد و پەنجا ی زایینی فەیلەسوف و بیرکارزانی فەڕەنسایی ناسراو بە دیکارت ساڵی هەزار و پێنج سەد و نەوەد و شەش ی زایینی لە گوندی لاهای هاتووەتە جیهانەوە لە هەڕەتی لاویدا خۆی گەیاندە خوێندنگای عیسایی لە تەمەنی بیست ساڵیدا بڕوانامەی پارێزەری وەرگرت، بەڵام نەیکردە پیشەی ڕۆژانەی، چونکە هەر لە خولیای ئەوەدا بوو کە چۆن دەرفەتێک بڕەخسێنێت و بکەوێتە گەشت و گەڕان بە ئەوروپادا. دەوڵەمەندی بنەماڵەکەیشی ئەوەندەی تر ڕێخۆشکەرێک بوو بۆ ئەو بیرەی. کاری هێنانەدی ئەو خواست و نیازەی بۆ ئاسان کرد. لە ساڵانی هەزار و شەش سەد و شانزە ی زایینی تاکوو هەزار و شەش سەد و بیست و هەشت ی زایینی چەند دیدەنییەکی ئیتاڵیا و پۆڵەندا و دانیمارکی کرد. لەو گەشتەیدا گەلێ سەرنج و تێڕانینی بۆ گەڵاڵە بوو کردیە ڕێبازێکی گشتی بۆ گەڕان بە دوای ڕاستیدا. لە تەمەنی سی و دوو ساڵیدا بڕیاری دا ئەو ڕێبازەی بچەسپێنێت و بەرنامەیەکی ڕاست و ڕەوانی بۆ بنەخشێنێت. کۆتایی گەشتەکەی بە دیدەنی هۆڵەندا هێنا. ئیتر هەر لەوێ بۆ ماوەی بیست و یەک ساڵ مایەوە. ئەمیشی بۆیە هەڵبژارد چونکە بڕوای وابوو کە ڕاز و تەگبیری مرۆڤ و بیروڕای ئازادی تیادا بەدی دەکرێ. سڕڕای ئەوەیش حەزی بە دوورەپەرێزی دەکرد لەو فرەبەرەکی و ناکۆکیە سیاسیانەی کە لە پاریسدا هەبوو. لە ساڵی هەزار و شەش سەد و بیست و نۆ ی زایینیدا پەڕاوێکی بە ناوی چەند ڕێسایەک بۆ پێخاندنی ئاوەز لەسەر وشەی پێخاندنی پەڕاوێزێک هەیە. پێخاندن واتە ئاراستەکردن. کۆتایی پەراوێز. ئەو ڕێبازەی بە شێوەیەکی واڵا و نایاب ڕوون دەکاتەوە کە دۆزیویەتیەوە. هەرچەندە ئەم پەڕاوەی ئامادە نەبوو بۆ بڵاوکردنەوە لەبەر کەموکوڕییەک، بەڵام لە پاش مردنی بە پەنجا ساڵ بڵاوکرایەوە. پوختەی ڕشتەکەی بۆ گەیشتن بە ڕاستی ئەو بیرە دەخاتە ڕوو کە مرۆڤ بایەتە لە سەرەتایەکی ژیرانەوە دەست پێ بکات، جا بۆ گەیشتن بەم ڕاستییەیشت پێویستە گومان لە هەموو چێوەندێکی خۆی بکات. گومان لە زانیاریی ئوستادەکانی بکات. کۆتایی پەراوێز، هەتاوەکو گومان لە جیهانی دەرەوە تەنانەت بە بوونی خۆیشی بە کورتی گومان لە هەموو شتێک. ئەم چەشنە ڕێبازەی دێکارت بووە هۆی پەیداکردنی کێشەیەک، ئەویش چۆن مرۆڤ دەتوانێت زاڵ بێت بەسەر گوماندا و چنگ لە زانین گیر بکات؟ چۆن گیرۆدەی دەبێت و بۆ هەموو شتێک پیایدا ڕادەپەرموێت؟ لەبەر ئەوە دەبینین دیکارت بە هۆی ڕەچەشەنگە بێژیەکی میتافیزیکی و ژیرانەوە و بە هەموو ڕەزامەندی و ڕاپەربوونێکەوە دەیسەلمێنێت کە هەیە، بەوەی کە بە خودی خۆی دەڵێ، گومانەکەم، کەواتە من هەم. خودا هەیە. جیهانی دەرەوەیش هەیە. ئەمانە خاڵە سەرەتایە سەرەکییەکانن لە بیردۆزەکەی دیکارتدا. گرنگی بیردۆزەکەیشی لە دوو پلەدا خۆی هەڵدەدات، یەکەم، لە دانانی بیردۆزەی زانین و پرسیارکردن لێی و لە ناوەڕۆکی ڕژێمە فەلسەفییەکەی، بناغەی زانینی مرۆڤایەتی چییە؟ فەیلەسوفە پێشینەکان لە تێکۆشانی ئەوەدا بوون کە چۆن سروشتی جیهان یەکاڵا بکەنەوە، بەڵام دیکارت زرنگ و وریامان دەکاتەوە و دەیخاتەوە یادمان کە ئەم پرسیارە ناکرێ بە شێوەیەکی گریمانی چارەسەر بکرێ گەر نەبەسترێتەوە بەو پرسیارەی کە دەڵێت چۆن بزانم؟ دووەم لەو پێشنیارەی کە دەیخستە ڕوو سوور بوو لەسەر ئەوەی کە نابێ یەکسەر بە بێگومان دەست بکەینە ڕەباز و لێکۆڵینەوە بەڵکوو بە تێڕوانین و شیکاری ئەم پێشنیارەیشی پێچەوانەی ئامۆژگاری و موچیارەکانی قەشە ئۆگەستینە. لەو چەمکە گرنگ و بەناوبانگانەی دیکارت کە پەیوەندی بە گێتییەوە هەیە ئەوەیە کە لەو بڕوایەدا بوو هەموو گێتی بە شێوەیەکی میکانیکی و شیرازەیەکی ڕێک و پێک دەبزوێت جگە لە خودای مەزن و یەزدی مردم ئا بەم چەشنە دەتوانرێ بەو هۆیە میکانیکانەوە ئەو ڕووداوە سروشتیانە بڕەوێنرێتەوە لەم چەمکەیەوە تەواو بەرهەڵستی لە ستێرگرەوان و جادووگەران و گشت شێوە ئەفسانییەکانی تر دەکرد. هەروەها بەرهەڵستی لە گشت لێکۆڵینەوەیەکی لاهوتی دەکرد دەربارەی ڕووداوە سروشتییەکان.